خێرەوە ئەوە چی دەکە لەسەر زەویەکەی من گەر یارمەتی هەبێت لەگەڵ هاوڕێیان تۆزێک کارە سەر زەویەکە دەکەم کاری چی؟ ئێوە چێن؟ تکایە بە یارمەتیتان هەرێوە چی دەڵێت؟ من چوزانم منیش سرم سوڕماوە ئەم زەویە 1970 دۆنمیە مولکی بەڕێز بڵوت مەزهرە لە ماوەی پانزە ڕۆژی داهاتووش دەست دەکات بە دروستکردنی کارگەی دەنەوێڵەکەی خۆی کارگە؟ بەڵێ ئێمەش لەگەڵ ئەماندا زیارانە هاتووین ئامادەکاری بۆ پڕۆژەکە دەکەین بوەستن هەیە من دوبنەوە ئەم زەویانە تا ئێستا لە نێوان خانەوادەی ئێمە و خانەوادەی چنار یەکلایی نەبووتەوە هاوبەشێکی تریش پەیدا بوو هاوبەش؟ من باسی شتیوام نەکردەوە هەر هەمووی منە لێرەدا تێک نەگەیشتنیەکێ کاک بڵۆت شتی وا چۆن دەبێ تکایە بۆیان بسەلمێنە هەرێستا گەورم فەرموو ئەمە تاپۆ و گرێبەست کە بەر لە چوار مانگ ئیمزا کراوە و تەواوە زەوییەکە هەر هەمووی ملکی کاک بڵوت مەزەرە تۆ لە نێو خەڵکانی خراپیت بێریڤان ئەو مارانە لە نێو عشیرەتەکەت خۆیان حەشارداوە ڕۆژێک تۆشە خنچێن ئەم کاغەزانە بە ناوی فەراد ئاکسۆیلۆ ئیمزا کراوە بە ناوی فەرهاد چۆن نەبێ ئەم گرێبەستانە یاسایی نین دواتر هەمومان ئەیبینین دەی هاوڕێیان با ئێمە دەست بەکار بین با ئێمەش بڕۆین فەرهاد، مەحاڵە فەرهاد ئەم زەویەی پێ فرۆشتبێ. ئەرێ لێ بکۆڵەوە بەکر. لێ دەکۆڵمەوە بێریڤاخا. بەڵام وەکو من بیزانم فەرهاد ئاغا کاتی خۆی بۆ کار و باری یاسایی وەکالەتی بۆ خەلیل کردبوو. ئێ؟ بیرم لای ئەوەیە ئاخۆ خەلیل دەبێ ئەم شتەینە قۆست بێتەوە؟ هەموو شتێک لەو بەرازە چاوەڕێ دەکرێ. تۆ بۆ کنای ئەو کابرایەت گوێ لێ بوو وا حەپەسایت بەکر. کابرایەکی لەگەڵ بوو گوتی بۆڵەت مەزهەر سەروەت خان گەر بە هەڵە نەچوبم ئەم کابرایە لە نەوەی مەزهەرەکانە عەشیرەتێکی ئەوا بێ بایەخ نیە واللە زەمانێک هەر هەموو ماردین و ئاماد و باتمان و سێرت هەموو لە ژێر باڵی ئەوان بوو کە ئەوانە دانا یەکێک لەگەڵ خۆت بێنە ژووری نازلی ئامادە بکە دوایی دوا دەکەوی ها خێرا پەلە بکە دەی. تەواو. لێ بکۆڵنەوە بزانن بوڵگ مەزهەر مافی بەسەر زەویەکە هەیە یان نا. باش لێ پێچینەوە بکەن. کاتێک خۆش. بەخێر بێیت. دە تۆش کەمێک ئامادەکاریمان لەگەڵ بکە قودرەت. هەر هەمووی هی ئەمەیە. ئاک سۆلۆکان مافیان بەسەردا نییە بڵێن چی؟ خێرە قودرەت، یا دەتەوێ لەگەڵ بێریڤان ڕێککەویت؟ ئەوە ئەو قسانە لە کوێ دێنیت؟ قودرەت مەکە، پشتی خانەوادەکەمان مەشکێنە. دەست پێ مەکەرەوە پوورێ. ڕێککەوتنێکمان لەگەڵیان کردبوو کە هیچ لە یەکتر نەشارینەوە. واز لەو خەڵکە بێنن. ئەوە بە دڵی ئێوەش واژن دێنم. ئۆهۆ، هاوڕێ و دۆستانت گەلەک زۆرن کاکە. ئیرەییت پێ دەبەم. بەیانی هەموو خەڵک دێت بەریڤانیش داوت کەم ها گوێ بگرە ئەوە چ قسێکە تۆ دەیکەیت تەواو بمبورە ببوورە پورێ ئەرێ ئێوە بۆ لە پیاو تێ ناگەم برا تەواو ئاغام لە ڕای خواچارێکمان بۆ بدۆزنەوە خەلی لاڵی خەلەتاندی چی بکەن ئێستا لەسەر بن هاوڕێیان تۆزێک لەسەر خۆ بن ئەم خەڵکە مافی خۆیانە ئەی چی بکەن ئەتگوت گەر لە ناو خەڵک سرم شۆڕ بێ ئیتر با نەژین باشترە. کەس هیچ قسەیەک ناکات تا من لە ژیان ما بمەم عشیرەتە سەربەرز ئەبێ بەڵم پێدەم بەڵێنت پێدەم خانەوادەی ئاکسۆیلو ئامانەتی منە بێرەڤانخان ئەوە ئەو دیارەنێ کە فەراداغا پێدای هەوە ڕاست هەوە بێریڤان چی لەمانە دەکەیت کچم؟ ئەی دەم بۆ ماف خراوانەی کە لەبەر دەرگان شەڕەفی خانەوادەکەم لە هەموو شتێک لە پێشترا فەرهاد وای ئەگوت ئیتر بۆم نیش هەروایە ئەوە چیە؟ فەرمونون بران بێریڤە خان جارێ بەمە ئیدارە بکەن خوارێتان ڕازی بخانمەکە ئێستا پارەکانتان لە کوێە؟ لە پیاوی خەلیلا غایە بمبەن بۆ لای ئەو باشە با بدبین کچم ئەوە چی دەکەی گەر ئەو پیاوە پیاوی خەلل بێ بێگومان لە ئاسی تۆدا نییە نابێ بچی سەروەت خان ڕاست دەکات ئەڕۆم گەر بهێڵم سەگێکی ئاوا ئەو کارانە بکات ئەی ئاغایەتی مانای چیە؟ نابێ وا بەتەنیا بچیت. هیچ نابێ دەی بمبەنە لای ئەو پیاوە. باشە خانمەکەم. دەی بەکر. بەسەرچاو بێری با خان. با منیش بێم. پێویست ناکا سوپاس ئێستا دێمەوە. با بێت کچم تۆش بڕۆ فکرەت. بۆ وەڵام نادێتەوە ئاخام لە بەرێمە وەڵام نادێەوە نا بابە تەلەفۆنێکی گرنگ نییە وەڵام نادەمەوە باشترە دەست بە قسە بکات کە ڕابێتەوە ئاوا باشترە خۆزگە مەحاڵ نەبوایە بێریڤان خۆزگە مەحاڵ نەبوایە بمتوانیایە کە لێت نزیک بووام و لە نزیکەوە خۆشم ویستبایی قودرەت بەرگدر هات وەرە با پێوانت بگرێ باشە با چاوەڕێکە ئاخ پورە گوڵشا ئاخ گەر بزانیت لە پێناو تۆ چ باجێکی سەختە دەم تەنها لە پێناوی ژیانی تۆ ئەمە ئەچێژم بێری ڤان تەنها لە پێناو تۆ ئەی لامەت لێدا فکرێت ئەرەوەڵە کورە وەڵا تۆپێنم بزانە چۆنە لێدەم ئەبێ چی بکەیت چی نەکەی کورە هەی بێ شەراف کورە هەی بێ قیمەت ئەلۆ ئەوە تۆ خەرێکی چیت ها ئەوە تۆ دێ چی بکەیت گوێ بگرە لەگەڵ من ئەو شانە نەکەی ها کە من دەرناکەوە ماناوە نیە تۆ ئیسراحەتی خۆت وەربگری نەکەی متمانەی پێ بکەی ها تۆ بۆچی تەلەفۆن بەسەر مندا داخەیتەوە لە پشت منەوە هیچی شێ نەکەی ئەوە دەڵێی چی ئێستا کاتم نییە لەگەڵ بێریڤان ئاغا بەرەو سووریا دەڕۆین ئەوە تۆ چی ئەڵێی کورە وەکو پیاو لەگەڵمان قسە بکە وا دیارە هەر لە ژوورەوە بێزار بوویت بڕۆ هەوایەک وەرگرە کاتێکی خۆش ئەو خەڵکە بۆ وایە ئەلۆ ئەلۆ بێ شەرەف. دیارە یەکێکە ناڕحەتت ئەکات مەسەلە چییە؟ نا ئاوە گرنگ نییە گوتم با قسە بکەم بەڵام بێ ئەقلێکە و تەواو لە دەرگەتاندا دیسان پیاوەکان هاتنەوە ئەم کارە لەگەڵ چی یەکەن نازانن تۆ ڕۆ بیکەرەوە بۆ میوانی نهاتون بە خێراتنیانەکەین ئەوە ڕفتارکردن کارێکی عقلانە نییە خەلیل تۆ بێدەنگ بە ئەمەژگاریم لە تۆ ناوێ دێ بڕۆ خۆ دەزانی چیتان دەوێت ئێوەنا بەریوان خانماتە قسەتان لەگەڵا بکە بێریوان خانم لێرە نیم دەست بە سەر سامانی و خەڵکە داگرتووە ڕاستە ئەوە لە ڕاستیدا ئەوە بەریان خانم ئەوە پیاوی خەری لە دوایەوەی کەوا خەری مرد ئەوە دەچی بە زەرمانەکان داگرت گەڕێگری دەکەی بڕۆ شوێنێکی تر ڕێگری و ماڵخواردنی لە ناوەندی شار قوبوڵەکرێ لە ماوەی یەک هەفتەدا مافی ئەو پیاوانە دەیتەوە ئەگینا هەموو خانەوادەی ئەکسول و دێنە سەرت ئەوە باشە شوێنمان دیارە ئاگدار بە بەڵام ڕاستیدا زۆر سپاس بەرێوان خانم فەرمونون کێشەکە تارسەر کرا بۆ ئێوە بێ مادەم بە ناوی ئاکسۆی لۆ لێتان سەنرا ئەمانە با دیاری بن تەنها قسە لەسەر خانەوادەکەمان مەکەن و خۆلەتان ڕازی بە خانمەکەم بابڕۆین بەکرد فەرموو خانم. هەموو هێنە کوژرێن هەمویان یەک یەکە تۆپێنم گەت ئاغاشیان لەگەڵ بوو یەکەم کەسە بێ ئەو بازیەم کارە بداتەوە ئەو شتانی ماوەتەوەش بە زووترین کات لە ئیستانبلەوە بێنەوە گەورم حەدم نییە بەڵام بۆ بڕیارێکی ئەوە بە بەلەتاندا خۆ چەندین کار لە ئیستانبول هەیە بۆشتەوەە لێرە کارگەکە دامەزرێت ئێستاش ئێرە ناڵەبارە نابێ بێت چارەکردن ئێرە جێبێڵین چۆڵەکەکانیان هێنا هێنایان گەورم ئەوە دەریان دەهێنن لێکۆڵینەوەت کرد دەربارەی خاوەنداریەتی زەویەکە ئەوە خەریکن گەورم دوای چەند سەعاتێکی تر زانیارەکان دەگەن باشە ها بۆ هێلین ژبلیتی فڕۆکە بڕن دانەیش بۆ ئێرە دێت وەشی بەڕێزیشت دێت بەڵێ بابزانانی دورکەوتنە لە خوێندن و خوگرتن بەیانەکانی شەوان چۆنە بابێ کەمێک لە ژیان تێبگات بێگومان هەرێستا ئامادە دەکە باشە ها ئەوە گیانەکانم هاتن وەرە بزانم چۆنیت چۆنیت ئەرێ قسە بکە بیرم کردبوون گیانەکەم دەوامەکە بابا. مشکم تێک چوە بەشمام و مۆلۆی کە باسم کرد بۆ درۆ لەگەڵ کەم کچم تۆ کچی بنیت جیانی بنیت ئەزیزی بنیت دابوو شتێکی بنیت ئەی بۆ وەستا شار ئەوای گوت بۆ پێی کوتم کە من کچی ئەوم کچم دواتر باسێن بابەتە دەکەین باشە دەکچم داوای لێبوردن ئەکەم بابا بێگومانم کە تۆ ڕاستیم پێڵیت جانەکەم دەریبانە نازدارەکەم دەترسم حەزار دەترسم لۆ دەترسم بەریفان لە دەست بدەم دەزانم بەسە ئیتر خۆت ناڕەحەت مەکە کۆرپەلە تۆزانی لە کوێوە هاتوویت ئەزانی دایک و باوکت چێن ئایا ناسیت ڕۆژین دایکی تۆیە وای وای دەبم بە باوک دەبم بە باوک پیرۆستان بێ ئەوە چی ڕوویداوە بەکرد ئەوە چییە بەگم دەبم بە باوک کوڕمان دەبێ ئیشاڵە ئەویش گەورە دەبێ دەبێت یەکەم پیاو ڕاست دوژیانە ئەوە خێرە چی بووەمان دەبێ کورد پیرۆزمان بێ ماموسا دەستت بێنە لە ماردی زەماوەندا گەر بە قسەیان نەکەم پورم و خاڵم ڕێگایەک ئەدۆزنەوە و ئەیکوژن نایەڵن بێریڤان بژیت یا خانەوادەی یا بێریڤان ئەمرێ کەچی ئێستا تەنها ئەو دڵەی من ئەمرێ واز بێنە با هەر وا بێت بڕۆ لە ژیاندا ڕێگری لە هەر شتێک بکە کە دەتەوێت خۆشت نازانی ڕۆژێک دادێت چۆن ڕوودەدات بووکە کەشمان کچێکی جوانە کاکە بێدڵی نەکەی قسەی قۆڕمەکە بە تەواوی سەیری کچەکەشم نەکرد ئێستا بیبینم نایناسم ئەزانم تۆیان بانگ کرد تا من لە ناو ببەم و تۆ سەر بخەم ئەزانم. دە واز لەو شتانە بێنە کاکە باشەوەکەمان ناخۆش نەکەی بەڵام ئەو بڵوت مەزەرەش بە بچووک نەزانەها یوسفی خاڵی شماگەداری کردیتەوە پارویەکی ئاسان نییە هۆیەکەشی ئەو زەوییەیە کە ئێستا هی جەنابتە، ئەو زەوییە لەو کاتەوە تا ئێستا لە نێویان چارەسەر نەکراوە. لە ڕووی ئابوورییەوە چۆنن؟ لە ئیستانبوڵ سەرمایەی باشیان هەیە، بەڵام گوایە لە نێوان خۆیان کێشەی موڵکدارییان هەیە. وا دیارە قودرەت چنارئۆغڵو لەگەڵ بێریڤانی ئاغای ئاکسۆیلووەکان شتێکی هەیە لەگەڵ ئەوەی دوژمنداریشن. خانەوادەشی وا دیارە بەمە ڕازی نین. بەڕاست ئەی باش ئافرەتەکە ڕەچیە گوێی پێنادا تەنها بیر لەوە دەکاتەوە خانەوادەی فەرهار مێردی کە مرز ڕابگرێت بێریڤان ئافرەتێکە کە لە خانەوەدەیەکی هەژاری ماردین لە دایک بووە خوێندەواریشی نیە رێژین دەواریشی نییە ئەو بەڕاستە تۆ ئەلی هەس بێگومانم گەورم ئافرین بۆ بێریڤان خان بەو حاڵەشەوە ئەو عشرێتە گەورەیە بەڕێوە دەبات بەڕاستی سەیرە کاک قدرت تکایە کێشە دروست دەست لادا گەورە وەردە تکایە ببوورە گەورە تەواو بەخێ بێت کاک قدرت فەرموو خۆشحاڵ نەبووم بەڵت مەسەر ئەزانم چیت بەڕاست خۆشحاڵ بووم ئەو زەویە ئەبوایە ببێ بە هێورکەرەوەی کێشەکانی من و بێریوان من و بێریوانیش ناڕەحەت مەکە واز بێنە گەر بۆ کارێکی گرن نادبیت ئەم ڕفتارەتە مەجیست قبول نەدەکرد عشقم و کارێک بە مرۆڤ دەکات مرۆڤ لە دوو کاتی جیاوازدا کەساتی خۆی لە دەست دەدات کە دواتر بیر لێ دەکەنەوە خۆشیان ناناسنەوە یەکەم کە عاشقا دۆم کە تاوان دەکات وا باشە کە نەیەڵین هەستەکانمان دەست بە سەر کاروبارماندا بگرن شەوشات ئیتر لێ یاساکانی کار بڕیار نادەن یاساکانی من بڕیار دەدەن منیش تەنها گوێ لەمە ئەگرم ئەمە هەرچی بوێت هەموو بەکەوە لەگەڵ یا ڕۆی کاتێکی خۆش. دابەزە دابەزە جیان وەرە خوارەوە جیان ئەوە چی لێ هاات بەیانی زەماوەند دەتەوە تۆش خەریکی چیت وەرە خوارەوە جیان ئەرەکە وازم نێبێنێت بەو حاڵەوە ناتوانیت ئۆتۆمبیل لێ خوڕی ئەی چی بە خاڵم بڵێم بەیانی زەماوەندە تێە کاکە تەواو شێت بوویت بەڕاستی تێک چوویت کورە گوڵشا ڕاست دەکات بزانە بەرامبەر ئەو خەڵکە چیمان بەسەراتوە ئێستا دوو فلز ناهێنیت ئاگادار بە قدرەت ئاگادار بە چناڕۆغڵوو ئەو خێزانی فەراد ئاکسۆیلووە ژنی دوژمنەکەت ژنی ناحەزەکەتە چۆنەوە عاشق ئەبیت چۆن ڕێگا ئەدەیت ئاوا دڵ بسوتێت بۆچی ئەو مشقەمە حاڵە تووشی من بوو بۆچی بۆچی؟ ئەتەوێت سەرەتخان ئای دە تۆش دانیشە کچم بۆ نەجلا ئەو سایە وەرگرە گرنگ نییە سەرەت خان دەی دە تۆش دانیشە بزانم سڵاو بەیانیتان باش بەشی جانتان بێ سپاس ئەوە لە کوێ بووی؟ سەردانێکی بازارم کرد بێریڤان خان ئێکە چووم هەندێک شتم کڕی بۆ کوڕەکەمان ئای ئەمە پێڵاوە بۆ کوڕەکەم ئەمە مەمەیە بۆ کوڕەکەم ئەمەش یاریە بۆ منداڵەکەمە بەکرد تۆ باش لێت گۆڕاوە ها ئەمانە هەموو بۆ منداڵی کوڕە ئەی ئەگەر کچ بوو؟ ئەو کاتە با شتە کۆنەکانی کچەکان لە بەر بکات بە قوربانی ئەو کچانەت بی بەکراغا باشە هەر دڵت خۆش بێ کاکە بەکرد نۆشی جانتان بێ باشتان بێ باش ئۆ خوا دڵتان ناخۆش نەکە خێرە سپاس فکرێت بە بەکر پێ دەکەنین بەیانی باش ئاغام فەرموو بەیانی باش بەیانیت باش بەیانی تام باش بەیانی باش بەکر لە پێچینەوەت کرد دەربارەی زەویەکە منیش ئەمیش زۆر لێ پرسم چی تازە هەیە منی شەر بۆ ئەمە چوومە بازار بێریڤان خان وەکو ئەوەی کە بیرمان لێ کردبووە چونکە خەلیل مردووە هەموو مافەکانی دێتە سەر ئێوە بێریڤان خان بەڵام لەبەر ئەوەی هیچ بەڵگەیەک نییە کە مردنی خەلیل بسەلمێنێ هەموو شتێک ئاوا وەستاوە ینی مردنی ئەو کابرای هەر دەبێ بسەلمێنرێ جامە چۆن بکەین من خۆم لە مردنی خەلی دەپێچمەوە بابزانین تا چەند ڕاستە بەڵام پژوێی مەخە فکرەت تا دەسەڵات نەکەێتە دەستی بێریڤان هیچ کارێکمان بۆ ناکرێت باشیت ئەمە بۆ وایت ڕازانە دەی کاکە هەسەوە دەی جارێ نەخۆت گۆڕیوە و نەڕیشت تاشیوە چێ بڕوە ناز لێ ماڵەوە بێنێ ها هی کاکە بەخۆیان هەموو شتێک بکەن دا هەستە کاکە دەستخۆشی لێ دەکەم بۆ کارێ دوێنێ کردت خەڵکی گوند لە سایی تۆ گەشانەوە تەنیا مافەکانیان وەرگرتەوە سپاس بۆ تۆش کە بە تەنیا بەجێت نێشتم بێرڤانخان کەسێک هاتو دێ بتبینێ بڵێ بابێ ئیتر ئەوەی سەری بێشێ دێتە لای تۆ ببوورە ئاغام چارم نەبوو بۆیە هاتم بۆ لای تۆ لە ڕای خوا یارمەتیم دە و منداڵەکەم بەرەوە لە منداڵەکەم مەگەتکایە قوربانی ببتم بەرەوە هێور بەرەوە وتت مناڵەکەم بەڵێ خەی لە غەداوی منداڵی ڕژین و فەراداغی لە هەموو کردبوو هەموو نەویست بوو ئەو منداڵە بەغەیل ئاغا بدات نەیدەویست بیرناکرێ ئیتر ئەو کات هات بۆ لای مێردەکەم من سێم ژنێ و مێردەمم بەبێ ئاگاداری من ئیتر منداڵەکەمی بە حەمە فرۆشت بوو هەمیشدا بوو بە ئاغا منداڵەکەی فەراداغانی هەی بنا مناڵی بنا تکال لێ دەکەم منداڵەکەم دەرەوە ئەوە تۆ دەڵی تیافرەت هاگرید پیرۆزبایان لێ بکەیت و یارمەتیم دەیت ها؟ بە مناڵی خەڵکەوە ئەمە مەحاڵە منداڵەکەم دەدەنەوە نیە خانم تۆ کەس و کارت هەیە نا کەوت منداڵەکەم دەوێتەوە مێردەکەم دەری کردم مناڵەکەتی تێە خەمن نەبێ تۆش دەتوانین لێرە بمێنیتەوە ئەم بابەتە جارێ بابمێنێ من دواتر لەگەڵ سەروەت خان قساکەم ئاشکرابوونی ئەم مەسلەیە زەرری بۆ تۆ زیاترە فکرت ئاغا لەمە دەپێچمەوە خەمت نەبێ بە زووترین کات دەبێ بزانم نەم دەزانی سپاس خانم خوا لە ڕاستەمەبی ڕاست تۆ بە دوای چێوەیت ها وام لێ دەکرد برای خۆم کوژم بۆ نەرگوتە و منداڵ هاو نییە ئەو منداڵی فەراد نییە ئەی کوژم ئەو هەمووە بێ بکوژم باجەکەی بێ بدات ئەبێت تۆڵێ و کارەی لێ بکەمەوە هەرچی دەکەیت بیکە ئیتر مەسەلەی ئەو منداڵە لێرە دادەخرێ. جارێکی تر دەربارەی ئەم بابەتە قسە نەیەتە حەسار خەلیل. زۆرت پێ ناخۆشە بێ ها؟ یانیش عەینەن مێشکی تۆی بردووە بێریڤان ها؟ خیانەتم لێ نەکەی کاکە. دەزانی چی دەمت داخە. من نەبوومایە ئێستا تۆش نەدەبوویت. چۆن لە دەست خەڵکی گوند و پیاوەکانی بێریڤان ڕزگارت دەبوو ها؟ بەسە ئیتر دەی؟ ئیتر من بە یەکجاری شێت و هار بووم. ئاوا بە بێ دەسەڵاتی من دانیشتن شێت مەکات. بەڕای ئێوە خۆمان چارەی ئەو تاکە کەسەش نەکەین کە لە کوشتنی فەرهاد ئاگادارە؟ لە کۆتاییدا هەرە بێ وا بێ. ئیتر تەواو لە نێو تاوانکاریدا نوقم بوویت حەقت لێ نەبێ کابرا لە نەخۆشخانەیە ئەمڕۆیا بەیانی دەمرێ من دیسان سەردانی دەکەمەوە بەڵام بچووکترین هەڵە بکەیت بە قازانجی ئەوان دەشێتەوە. ئەی ئەگەر ئەو کابرایانە مرێ؟ هەم لێرە کێشەم هەیە هەم لە زیندانیش چ فەرقێکی هەیە؟ هەموو دەسەڵاتی ئەم عەشیرەتە چێتە من دەستی ئەو بێریڤانە ئەبینی؟ نەمرین هەمووی دەبینین. ئەی هاوار! ئابی گیانم گیانەکەم گیانەکەم گیانی من برسیت بوو یانی خانم ڕەوا نییە مرۆڤەوەندەش جوان بێ بەڕاستی نازام چی بڵەمی تر یانی لە هەموو ماردی بگەڕیت کەسێکی وەکو تۆ نادۆزنەوە کە لە دەرەوە ناوەشە ئاوە جوان بێ وەکو جەنابەت سپاس ڕاست خوا لە چاوی پیس بتپارێزێ خانم سپاس لەگەڵ ئێوەش ئۆ ئۆ ڕاست با لە خانم با قیمەت لای مناڵەکە بێ لەمە دوا و ئاگاداری باشە ئەبێن خانم. سپاس خانم بێریڤان خان پیاوەکانی بۆڵت مەزهەر هاتوون دیارێکیان بۆ هێناوی سڵاو بێریڤان خان بڵوت مەزەر سڵاوی هەیە بۆ ئێوە سەلامەت بی فەرموو کاک بڵوت دیارەکی بۆ ئێوە نردووە کۆتر بەردەوام هەواڵی ئەشق جیابوونەوە ناخۆشی شادبوونەوە ئیتر هەموو هەواڵێکی لە یەکێک بۆ یەکی تر گواستۆتەوە کاک بڵوتیش بەم کۆترانە ویستی سلاوی خۆی پێتان بێنێت سپاس دەکەم تەنها بۆ ئەمە هاتونەتە ئێرە گەر ئێوەش پێتان باش بێت کاک بڵوت مەزهر ئێوەی بۆ خوانێکی کار داوت کردووە دەیەوێت دەربارەی زەویەکە لەگەڵ کۆبێتەوە خۆشحاڵ دەبین قبول بکەن کاک بڵوت کاتژمێر هەش لە حەساری جگەر چاوەڕێتان دەکات کاتێکی خۆش ئەم کۆترانە چەند جوانن باشە چی بکەین سەروەت خان نازانم منیش نازانم چی بکەین دواتر باسی دەکەین دەی با دوانەکەوین باشە. پەیوەندی بە پیاوەکەی سووریا بکە بزانە خەلیل بەتەمای چییە دواتر هەواڵم دەرەوە سەرچاوە غەڕ. ڕز دکتۆر ڕسمەت فەرمو ڕۆژ باش بێرمەتیت جەنابت چاودێری نەخۆشە تاوانبارەکە دەکەیت وانیە؟ جەمال یلدرم، بەڵێ، حاڵی چۆنە؟ هێشتا لە مەترسیدایە، هەر لە چاودێری چڕە. ئەگەری مردنی هەیە؟ ناکرێت دەربارەی ئەمە هیچ بڵێم. بە یارمەتیتان. سوپاس. بەخێربێن بەخێربێن بۆ ناو خانەوادەی چنار ئۆخڵۆ کچم بەخێربێن خاڵە بێریڤان خان هات یارمەتی هەیە فەرمۆن فەرموو ئادی دیسان لێما تێک دەی بێریڤان کاتی شەڕ نیە دیسان بەسە ئیترە هەموو خوێن ڕشتنە لە پێناو ئاشتی هەموو شتێک ئەەکەم هەر لە خۆشی دابن خۆشگوزەرانیمان دەوێت یوسف با ناڕەحەتی نەمێنێ فەرموو بوەستن ئەو موزیکە ڕاگرن بەخێر بێن با یەکسەر دەست پێ بکەین دەی باشە فەرموو تۆڕازیت بەڵێ تۆڕازیت بەڵێ تۆڕازیت بەڵێ بەڵێ ئافرین هەر خۆت شێری قدرات هەر بژیت کەواتە منیش بە ئامادەبوونی شایدەکان و ئامادۆبووان بە ژنومێر ڕاتان دەگەێنم هەر بە خۆشی بێت. خوا لە یەکیان نەکات. بێریڤان خان هات گەورەم. بەخێر بێیت سپاس زۆر سپاس کە داوەتەکەت قبول کرد تکای فەرمە و یەکەم دیدارمان هیچ بەخۆشی نەبردە سەر هیوادارم ئەمە جێگرەوەی ئەو بێ چی دەخۆیتەوە من نەی ناخۆمەوە گوێم لێتانە لە نێوە هەموو خەڵکە بۆ کوێ چووە سەیرێکی بکە چۆنیت کچم باشی باشم قدرەت ئەوە چی دەکەی لێرە؟ تکایە وەرە میوانداری خەڵکەکە بکە زەماوەتی تۆیە وازم لێ بێنە فورێ وازم لێ بێنە تۆ سەرخۆشیت شەو و ڕۆژ ئاهەنگ دەگێڕی ئەفەندیش هەر بەدڵی نییە نازانم چی بکەم. کارگەیەکە کە لەگەڵ هۆڵندەکاندا مەناوە ئەمەش لقی کارگەکانی ترکمارستان و ئازەربایجانە کۆگەکانی مەرسینیش لە لیبیاوە شتمەکی بۆ دێت کارگەکەی فەڕەنساش هەر بە هاوبەشیە لە ئیسپانیا و ئیتالیاش دەست بە کاری بیناسازی کراوە و بڕیارشم داوە کارگەیەکی تر لێرە لە ماردین دابنێم ئەم کارگەیە کارگەی دانەوێڵەیە لە سەرتاوە داهاتی ساڵانەی لە نێوان 15 تا 20 میلیۆن دلار دەبێت داواکاریتان لە من چییە؟ هاوبەشی بزانم ڕۆ بڕۆ دەی هێز بدەرە خۆت کاکە لێنە بزانم دەی بڕۆ شوێنی خۆی ماردینت خواستووە دای کوڕم ئەنجانۆرەی تۆیە زارێ ماوە خاڵی ڕۆداهی ئێمە هەردووکمان بەختمان ڕەشە نازلی من بەر لە چوار مانگ ئەو زەوێم لە خەلیل ئاکسۆلی کڕیوە بەڵێ بەڵام ئەو دوو مانگە خەلیل مردووە فراداغای ڕحمەتی مێر دێت بۆ چەند کاروبارێکی یاسایی وەکارەتی گشتی داوە بە خەلیل ئەی قدرەت ئەوانیش ئەڵێن زەویەکەی ئێمەیە. ئەو مەسەلەیە تۆزێک ئاڵۆزە. بەڵێ، من خۆم ئەمە چارەسەر دەکەم. بەڵام تۆ ڕات چییە دەربارەی پێشنیارەکەم؟ یانی ئەمە تۆزێک سەیر نییە من تێیدا بم؟ منیش خەڵکی ماردینم خانم. لەم خاکەوە هاتووم. باش دەزانم خەڵکی ئێرە گەر بیەوێت، لە توانایدایە هەموو شتێکی باش بکات. لەو هەموو شوێنە کارم کرد. ئێستاش نۆرەی خاکی خۆمە بەڵام لێرە زۆر نامێنمەوە بۆیە دەمە یەکێک لێرە جێبێڵم کە متمانەم پێ هەبێ با بیری لێ بکەمەوە بێگومان کە بڕارتان داوکات ڕێککەوتنێکی سەتاییم زارەکەین هێلین خان تکایە براکەت کۆبوونەوەی هەیە. دە باشە تێگەیشتم. تکایە هێلین خان. لێگەڕێم با بێت. سڵاو. بەخێر بێیت هێلین. سپاس کاکە. سڵاو. من هێلین خۆشحاڵ بووم. منیش بێریڤان. ئەها. ئەو ماردینە زۆر خۆشە کاکە. لەوەتی لە فڕۆکە دابەزیوم بەس وێنە دەگرم. دەباش ئێستا دایخە میوانمان هەیە دامخست دامخست بەخێر بێتەوە هێلین خان وەڵا زۆر خۆشحاڵم کاگە لیاز ئێرە زۆر خۆشە باشیت باشمای تۆ خراپ نییە چی دەکەیت لێرە ئاگادار بە کاکە کە بۆ ڕیش هاتوی سمێڵیشی لەسەر دامەنێ ئوف گاڵتەیەکی قۆڕ بوو ها. بەڵێ. تەواو زانیم ئیتر. مەسەلەیەکی باشە بەڵام پەیوەندیەکی بە ئێمە نییە دواتر باسی کەن. بێریڤان خان سەرۆکی خانەوادەی ئاکسۆیلیوە. چۆن یانی؟ یانی ئاغایە؟ بەڵێ. زۆر خۆشحاڵ بووم ببەخشە بێریڤان خان. ئاوا یەکسەر بە ژر کەوتم گەر بمزانیبایە گرینگ نییە ببورن من ئەبێ بڕۆم بیر لە مەسەلەکەکەمەوە تکایە. واتە ئاغاخان وانیە؟ بەڵێ خانماغا. هەی ئافەرین. زۆر سپاس داوای لێبوردنەکەم ناستی بمبورە ئاغا کاکە قدرێت بەیانی باش کاکە چی هەیە جیهان کاکە دەی کاکە خۆت ئامادە بکە تۆ شێبی کاکە بۆ بەیانە دەیوەرە بابتینە دەرەوە نانی بەیانی بخۆین دەبێ پێم بڵێ ژن هێنان چۆنە و چۆن نییە بەیانی باش براژە نازلی بۆسە چیەکەیت بۆسە ناچارم ئەگی ناناڵم جارێک تر بڕۆمە ماڵەوە ناتوام جارێکی تە سەیری دایک و باوکم بکەم. جیان ئەمە نهێنی من و تۆیە خەڵم و پورم نابێ بزانن بێگومان کاکە تۆ بڕۆ منیش دێم خازەکەیت خۆت بگۆڕە تەنها لە ناوچەی ئێمە نا لە هەموو شوێنێک کارگەی هەیە ئەو بۆڵت مەسهرە نەمزانی چی پێ بڵم باشترین شت چیە بۆ خانەوادێک ئاکسۆیلو متمانە بۆ پیاوە بکەم ئێرە چ دەڵێ هیچ شتێکت پێ دەڵێ بەیانیت باش باشتر چۆن هێشتان بێریڤان بێتە زەماوەن تێشتا عقلم وەرناگرێت دیسان ئەمان بابەت مەکەرەوە هاتوو زەماوەندەکەی سوک کرد کەستان نەتانتوانی قسە بکەن ئەرێ بەسا ئافرات هاتۆتە زەماوەندمان دەتەوێت دەری بکەم واتان کردباجاچە من دەڕۆم لەبەر چاومت خست ئۆڤ لە تۆ ئەرێ ئێوە ژێکسەر تووڕە دەبن کوڵشا بەڵێ بۆ بێریڤان چارەیەک لە خەیاڵمە چیە خێرا بیڵێ سپاس دایە. خۆت ناڕەحەت مەکە. ئەلو لە حەساری ئەکسۆلیەوە تەلەفۆن دەکەم سەرکاری بێریڤانخان بەکر دەمەوێت پامێکی بێرڤاخان بە کاک بۆڵت بگەێنم فەرمون بەڕێزان دوو نسکافەمان بۆ بێنە سەر چاو ئەو کاکە گیان ئەوە تۆزێک ڕوو لە ژیان بکە سەیری خەڵک بکە بەسەی تر جیان تەواو دەڵێن بڵوت مەزەرە ئەتۆ تۆ مردین کارگەیدا مەزراندووە دەزانم ئێستا بینیم بەرەو حەساری بێریڤان دەڕۆی ئەمانە چێڵێن جیهان کاکە وەستە بۆ کوێ دەچیت؟ حەز دەکە یەکەم جار ئیمزا بکەین اینجا بە درو درێژی باسی لێوە دەکەین بێگومان خۆزگە مەرزەکان باش بیر لێ دەکردەوە زەویەکی ئاوە گرنگ وا بڕێری لەسەر نادرێت ئێمە بەر لە ئێستا باسی هەموو شتێکمان کرد خۆت دەزانیت ئاغاکەمان تۆیت فەرمو بەڕێز پەنجە گەورەکەت ئاوا دادەگریت لەسەر خێر بەسەیتر بەسەیتر نەمردم نەمردوم هێشتا